ئەو جۆرە نەخشەیە لە سەرانسەری وڵاتدا هەبوون. ئاڵای بچکۆلەیی سووریان لەسەر چەقابوو کە جێ سەنگەرەکانیان پیشان دەدا. نەخشەی ئێمەش ئاڵایی بەسەرەوە بوو. بەڵام مانایەکی تریان دەگەیان. ئەو جێگایانەیان پیشان دەدا کە زەلامەکانمان لێ شەهید ببوون. ئەو ئاڵایەنە زۆر بوون بەقەد ئەو نوکە دەرزیە تیژانە بوون کە دڵی دایکانیان سمی بوو. بەڵێ. گۆڕستانی ئیتسادا گچکە نەبوو. دایکە پەرۆشەکان دەچوونە لای فاڵچیان، ئەوانیش دڵیان دەدانەوە. ڕێیەک هەیە، ئاگرێک هەیە، سەرکەوتنێک هەیە، کوڕت دێتەوە. ئاشتی دووبارە دەگەڕێتەوە. ئەو فاڵچیانە حیلەباز بوون، بەڵام لەبارەی سەرکەوتنەوە بە هەڵەدا نەچووبوون. لەسەر دیوارەکانی ڕێجستاگ نووسینێک لەناو گەلێ نووسینی تردا هەیە بە نوکە قەمە هەڵکەندراوە ئێمە خەڵکی داغستانین. دووبارە پیرەمێرد و ژن و منداڵ بە سەربانان کەوتن و لە دوور ڕامان ئەمجارە هەڵۆکانیان بەڕێ نەدەکرد بەڵکو چاوەڕێ بوون بگەڕێنەوە چ دیار نەبوو زەلام لە کلکە شاخان شریتە ببەستن هەموو پێکەوە چوون بەڵام یەک یەک هاتنەوە هەندێ ئافرەت دەسترۆکی ڕەنگینیان بەست بەڵام هەندێکی ترهی ڕەش ئەوانەی گەڕابوونەوە دایکەکان لێیان دەپرسین کوا عمەری من؟ ئەرێ عەلی منت نەدیوە ڕۆڵە ڕۆڵە محەممەدی من بەم زوانە دێتەوە دایکیشم دەسترۆکێکی ڕەشی بەستا بوو محەممەد و ئەخیلچی جووتە کوڕی ئەو جووتە برای من تازە نایەنەوە ئەوانەی دایکم خەونی پێوەدی بوون لە مێرگی خوارێ یاری دەکەن زۆربیان نەهاتنەوە زۆربەی ئەوانەش نەگەڕانەوە کە فاڵچییەکان پێشبینی گەڕانەوەیان کردبوون، نزیکەی سەد زەلام نەهاتنەوە گوندەکەمان، سەد هەزار نەهاتنەوە داغستان. تەماشای ئاڵایەکانی سەر نەخشە دەکەم، ناوی شوێنیان دەخوێنمەوە، ناوی پیاوەکانی گوندی خۆمانم دێتەوە بیر، محەمەد حاجییب لە دەریای بارنیس داخنکا، محەمەد زاهید تانکچی لە سمفرۆپۆڵ کوژرا. خان پاشا نورادایلۆڤی دۆشکەچی لە ستالینگراد شەهید بوو. چەچان بوو، بەڵام ڕۆڵەی داغستان بوو. کەمالۆڤی نەبەرد سەرکردایەتی چەتە شەڕکەرەکانی کرد لە ئیتالیا و هەر لەوێش مرد. هەر گوندێکی چیایی پەیکەرێکی قوچەکانی لێیە. ناو ناو ناوی تێدایە. چیایی لە ئەسپەکەی دادەبەزێ و بەسەر کۆتی لە دیاری. ڕادەوەستێ. کانی شاخان ناوی شەهیدانیان لێیە. پیرەمێر لەسەر ئەو کانی سانە دادەنیشن چونکە لە زمانی ئاو دەگەن، لە هەموو ماڵێکیشا لە جێگای پیرۆز و موفەڕگ وێنەی ئەوان کەسان هەڵواسراوە کە هەتا هەتایە هەر جوان و جەحێڵن. هەر کاتێ کە لە گەشتێکی دوور و درێژ دەگەڕێمەوە، هەندێ دایک بە دزە ئومێدەوە لێم دەپرسن قەت لەوێ تووشی کوڕی من نەبووی بە هیوا و گوڵ و کەسەرەوە سەیری قوڕینگان دەکەن کە بەڕەوە دەفڕن منیش ناتوانم چاو لەو قوڕینگانە هەڵکۆزم کە بەسەر سرمدا تێدەپەڕن قورینگ هەندێ جار وا دەزانم سوارەی دلێر کە لە شەڕی خوێناویدا مردوون نەخراونەتە گۆڕەوە، بەڵکو هەڵفڕیون و بوونەتە قوڕینگی پەڕ سپی. لەو کاتەوە تا ئەمڕۆ بەسەر سەرمانەوە دەفڕن و دەقیڕێنن. ئەدی بۆیە نییە بە کپ و بێدەنگی تێیان نزم دەبینەوە. لە وڵاتی هەرە دووری بێگاناندا، قورنگ لە نێو زەردە پەردا دەبینم وەک ئەسپ سواری چالاک بە کۆمەڵ تیژ دەفڕن و تێدەپەڕن. کاتێ کە دەفڕن و دوور دەکەونەوە گوێم لێیانە ناوی یەکێک دەبەن. ئەوە بۆیە کە دەنگی زمانی ئاڤاری قیڕی قورنگانی تێدایە. بە ناو ئاسمانی شەکەتدا پێشبڕکێیانە. دۆست و خزمن. بۆشاییەک لە ڕیزەکانیان دەبینم، ڕەنگە بۆ منیان دانابێ. ڕۆژێ دێ دەچمە ناوڕەوە قوڕینگان، لەگەڵ ئەواندا لە شەقەی باڵ دەدەم و دەڕۆم. ئێوەش کە لێرە لەسەر زەوی دەمێننەوە گوێتان لە قیڕەی بڵند و بەهێزی من دەبێت. هەیە. سەد لانک لە تسادا ڕادەهەژێ. سەد هەزار لانک لە داغستان ڕادەهەژێ. ڕادەی منداڵبوونی داغستان لە هەموو ڕووسیای فیدراڵیدا زیاترە. ئێستا ئێمە ملیۆنێک و نیوێکین. تا خەڵک زۆر بێ زەماوەند زۆر دەبێ، تا زەماوەندیش زۆر بێ خەڵک زۆر دەبێ. چیاییەکان دەڵێن سێ شت هەن نابێ وە درەنگ بخرێن، ناشتنی مردوو، دانان و بەخێرهاتنی میوانان بە شوودانی کچی سەر و حوزر شۆر. داغستان قەت لەم سێ شتەدا سستی ناکات. دەهۆڵ دەکوترێ، زوڕنافی قەیدێ ئاهەنگ و زەماوەند دەست پێ دەکات، خاوەنی ئاهەنگەکە کە پێکی یەکەم هەڵدەدا دەڵێ، بووک کوڕی ببێ. سێ شتی تریش هەن دەبێت چیایی بە ویژدانی بیانکات. شاخی، شەراب، تا دوا تەڵەپ هەڵقوڕێنێ، ناوی خۆی بپارێزێ و هەرگیز لە ساتی تەنگانەدا ورەی نەڕوخێ. چیاییەکانیش تەنگانەیان کەم نەدیوە. چارەنووس زۆر زەبری گرانی سرەودان سرەواندۆتە زنجەکانی داغستان، بەڵام توند، خۆیان ڕاگرتووە. ئێستا وەکو پێشان ئاشتی لە دنیادا نەماوە، تفەنگ دەتەقێ، بۆمبا لێرە و لەوێ دەگرمێنێ و دایک هەمیشە کۆرپەکانیان بە خۆوە دەقرسێنن. کە هەوری تەڕ و تاری بە ئاسماندا دەڕوا، سەپان بە هەڵەداوان دەچێتە سەر زەوی بۆ ئەوەی قرشەی درواوە دابکات. کە ئاسمان بە سەر دونیادا تاریک دادێ گەلان بە لەز و بەز دەچن بۆ ئەوەی ئاشتی لە هەڕەشەی شەڕ بپارێزن. ئێمە لە داغستاندا دەڵێین، گای کێوی قۆچەکانی دەبرێ، سەگی دڕ زنجیر دەکرێ. ئەگەر ئەمە لە ئاستی دونیادا بکرایە ژیان زۆر ئاسان دەبوو. ئەمڕۆ داغستانی بچکۆلە خەمی دونیای گەورەی لەبەرە. کاتی خۆی کە چیاییەکان دەچوونە شەڕ، منداڵیان نەدەبردن. بەڵام شامیل گوتی دەبێ بیان بەین. ڕەنگە قلینچک بێ سوود بێ بەڵام مستی توند بێ قلینچک پێک نایە. دەبا داغستان لە مستی قوچاوەی وڵات تاوەکو قلینچک وا بێ. دوژمن هەر چەندە هەوڵ بدەن ئەو مستەیان پێ خاو نابێتەوە. مست تەنیا بۆ دوژمنانە. بۆ شانی دۆستان دەستی واڵا هەیە. بەڵام ئەو دەستەش کلینچکی خۆی هەیە کە لە وڵاتانی تر بم یەکەم جار ناسیاوی لەگەڵ شاعێرانە پەیدا دەکەم گۆرانی زوو لە گۆرانی دەگا بەڵام هەوڵیش دەدەم هاو نیشتیمانەکانم بدۆزمەوە بێگومان زۆر جۆرە کەس لە دەرەوە هەن بەڵام کەیفم بە هیچ هەڵوێستێکی هاو نیشتیمانیانیان نایە هەر لەبەر ئەوەی لایەن داوە لە تورکیا، سوریا، ئەڵمانیای ڕۆژئاوا تووشیان هاتووم، جا لە کوێ تووشیان نەهاتووم؟ هەندێ داغستانی لە سەردەمی شامیلیش داغستانیان بەجێهێشت، بە دوای بەختیارییەکدا چوون کە لە ماڵێ چنگیان نەدەکەوت. هەندێکی تر بۆیە دەڕۆیشتن، چونکە لە شۆڕش نەگەیشتن. یان تێی گەیشتن بەڵام ترسان. هەندێکی تریش شۆڕش خۆی وەدەری نان. جۆری چوارەمیش هەن لە هەمووان کەمتر و بێهورەترن. ئەمانە لە شەڕی بەم دواییەدا خاینی نیشتیمانەکەیان بوون. زۆر جۆرە داغستانیم دیوە. بگرە لە تورکیا چوومە سەردانی گوندێکی داغستانی، خەڵکی گوندەکە پێیان گوتووم. ئێمە لێرە داغستانی بچکۆلەی خۆمان هەیە. نەخێر! وانیە تەنیا یەک داغستان هەیە قەت نابێتە دوو ئەدی ئێمە کێین و خەلکی کوێین ڕاستە کێن و خەلکی کوێن خەلکی کەرە خەلکی باتلوخ خونزاخ ئاکوش کوموخ چۆخ سوگرات لین ئێمە خەلکی گەلێ دێهاتی داغستانین هەروەها ئەوانەش کە لە گۆڕستانی گوندەکەمان ڕاکشاون ئێمەش. داغستانێکی بچووکی. پەنجەم بۆ وێنەی گۆتسنسکی عەلیخانۆف ئۆزون حاجی درێژ کرد و پرسیم، کاتی خۆی هەو بوون، هەندێک هێشتا دەیانەوێ هەو بن، ڕەنگە ئەمەش داغستان بێ. ئەدی چییە؟ ئەوانە لەگەلی خۆمانن، بە هەمان زمان دەدوێن. داغستان لە زمانیان نەدەگەیشت و ئەوانیش لە زمانی داغستان نەدەگەیشتن. هەر کەسە بە شێوەی تایبەتی خۆی لە داغستان دەگات. هەر کەسە داغستانی خۆی لە نێو دڵدایە. بەڵام داغستان هەموویان بە کوڕی خۆی دانانێ. کەوابوو ئەدی کێ بە کوڕی خۆی دانێ؟ وەرنە ئەو شوێنەی لانیکی منداڵەکانمان لێ ڕادەهەشێ. لەوێ چیمان دەرهەق دەڵێن؟ دەڵێن ئەو بەردانەن کە لە کاتی دروستکردنی داغستانە لەگەڵ دیوار نەگونجان و فڕێدران. ئەو گەڵایانەن بای خەزان ڕای ماڵین، ئەو ژێیانەن کە لەگەڵ ژێیە سەرەکییەکانی پان دووردا ڕێک نەدەکەوت. هاوها لەگەڵ هاونیشتیمانییەکان دوام کە لە وڵاتی بێگانەدا دەژین. دەوڵەمەند و هەژار، باش و خراپ، سەر بەرز و سەر شۆڕ، تەفرە خۆر و تەفرە دەریان تێدایە. سەمای لیزژینکایان بۆ کردن، بەڵام دەهۆڵەکە بیانی و. کە دەڵێین ئێمەی داغستانی ملیۆن و نیوێکین ئەوانە حسێب ناکەین. کە سووریان بەجێ هێشت، ژنە ئاڤارێک داوای لێ کردم سڵاوی بە دار قەیسییەک بگەیەنم لە گەرگەبیل، دەستی لەسەر دابنێم. منداڵە ئاڤا لەسەر کەناری دەریای مەڕمەڕە کە باوکیان چوو بووە مەککە پێیان گوتم مەککەی ئێمە داغستانە یەکێ بچێتە مەککە دەبێتە حاجی بەڵام ئێمە حاجیمان ئەو کەسەیە بچێتە داغستان جارێکیان حاجیەک کە چل ساڵ وڵاتی خۆی نەدی بوو لە مەحەجقەڵا هاتەلام لێم پرسی باشە دەبینی داغستان گۆڕابێ ئەگەر بچم لەوێ بۆ خەلکی باز بکەم باوەڕ ناکەن. بەڵام بەڵام دەتوانم یەک شت بڵێم داغستان دەژی دەژی بەڵێ دەژی داغستانەکەم کۆمارەکەم گەلەکەم زمانی ناوی ڕەوشتی هەمووی دەژین ئەوەیە چارەنووسی داغستان ئاهەنگی زەماوەندی دەگەڕێ لانک ڕادەهەژێ، مەی دەخورێتەوە و گۆرانی دەگوترێ. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان